هەزار و چوار سەد و حەفتا و پێنج ی زەینی هەتا هەزار و پێنج سەد و چل و یەک ی زەینی فرانسیسکۆ پیزارۆ ناسراو بە جەربەزەیەکی ئەسپانیایی بێسەواد توانی ئیمپراتۆریەتی ئانکا بڕوخێنێت لە وڵاتی پیرۆدا ساڵی هەزار و چوار سەد و حەفتا و پێنج ی زەینی لە شاری ترۆجیلۆی ئەسپانیایی لەدایک بوو پێی نایە جیهانی نوێوە واتە ئەمریکا بۆ گەڕان بەدوای سامان و ناوبانگی هەروەکو هێرناندۆ کۆرتیز. لە سەرەتای هەزار و پێنج سەد و دوو ی زەینیدا تاوەکو هەزار و پێنج سەد و نۆ ی زەینی لە لەندی ئیسپانیۆلای سەربە دەریای کاریبی گوزەرانی دەکرد. ساڵی هەزار و پێنج سەد و پازدە ی زەینی یەکێک بوو لەو گوردەی کە دی پالپاوی جیا کردەوە و توانییان ئۆقیانۆسی هێمن بدۆزنەوە. ساڵی هەزار و پێنج سەد و نۆزدە ی زاینی چووە پەنەما و ئیتر هەر لەوێ بۆ خۆی جێنشین بوو. لە تەمەنی چل و حەوت ساڵیدا یەکێک لە زەمیندۆزە ئەسپانییەکان هاتە لای و تێی گەیاند کە ئیمپراتۆریەتێک هەیە لە پیرۆ بە ناوی ئانکا. ئەمیش ئەو قسانەی تەواو چبووە مێشکیەوە، یادی کارەکانی کۆرتێزی دەکردەوە کە چۆن چووە مەکسیکەوە. کەڵکەلەی ئەو کارەی هاتە سەری و بڕیاریدا ئیمپراتۆریەتی ئانکا ببەزێنێت. یەکەمین پەلاماری لە ساڵی هەزار و پێنج سەد و بیست و چوار ی زایینی هەتا هەزار و پێنج سەد و بیست و پێنج ی زایینیدا پێ هەستا بەڵام بێ سوود گەڕایەوە پەلامارێکی تری دا بەڵام ئەمجارەیان توانی خۆی بگەینێتە ڕۆخی پیرۆ لە گەڕانەوەیدا زێڕ و سوورە هیندییە ئەمریکایی و چەند تەبایەکی لامای لاتەک خۆیدا هێنایەوە. لەسەر وشەی لامای پەراوێزێک هەیە. لاما گیاندارێکە زیاتر لە حوشتر دەچێت، بۆ شیر و گۆشت بەخێو دەکرێ. کۆتایی پەراوێز. لە ساڵی هەزار و پێنج سەد و بیست و هەشت ی زایینی گەڕایەوە بۆ ئیسپانیا، هەر لە ساڵی دوایینیدا بەڵێنی لە ئیمپراتۆر چارلگان وەرگرت کە بە هەرچۆن بێت یارمەتی بدات و دەسەڵات و فەرمانی پێ بدات تاکو بتوانێت پیرۆ داگیر بکات و بیخاتە ژێر دەسەڵاتی ئەسپانیاوە. پیزارۆ بە دڵنیاییەوە گەڕایەوە بۆ پەنەما. لەوێ خۆی گورج کردەوە و کۆمەڵێک پیاوی چەتۆ و ئازای لە خۆی کۆ کردەوە. لە ساڵی هەزار و پێنج سەد و سی و یەک ی زەینیدا کەشتی لە پەنەماوە بەڕێ کرد، ئەو کاتە تەمەنی نزیکەی پەنجا و شەش ساڵ دەبوو. ئەو ئیمپراتۆریەتەی کە پیزارۆ نیازی هەبوو داگیری بکات دانیشتووانی زیاتر لە شەش ملیۆن کەس دەبوو. لەو ساڵەی دواییدا پێزارۆ گەیشتە پیرۆ بە نزیکەی سەد و حەفتا و حەوت پیاو و شەست و دوو ئەسپەوە. ئینجا خۆی کشاندە ناو جەرگەی وڵاتەوە و بەرەو شاری کاجومرکا مرینا. فەرمانڕەوای ئەو شارەیش کابرایەکی گەمژە و دەبەنگ بوو بە ناوی ئاتا هۆلبا. نزیکەی چل هەزار جەنگاوەری هەبوو. پێنج هەزار چەکداری تەنها هەر بۆ پارێزگاری خۆی دانابوو. پێزارۆ بە چەتوونی و فێڵبازی دیدەنییەکی ساز کرد بۆ لای ئاتاهۆلبا. داوای لێ کرد کە دیدەنییەکی ئاشتیانە و بێ چەک بێت، واتە جەنگاوەرانی هەردوولا بێ چەک بن. ئا بەم چەشنە دەرفەتی لە گەمژەیی و گێلی ئاتاهۆلبا هێنا و توانی هەر لە ماوەی نیو کاتژمێردا لە خشتەی بەرێت و قڕیان تێبخات، بەڵام ئاتاهۆڵبای نەگبەتی هێشتەوە و کردیە گاڵتەجار و گۆڵمزەی خۆی بۆ زەوتکردنی زێڕ و زیوی وڵاتەکە. ئەو لەشکرە زۆرەیشی بە ترس و سامەوە دوورەواز وەستاند، چونکە ئاتاهۆڵبا خۆی کردبووە خواوەندیان. ئەمانیش زۆر لایان سەیر بوو کە بینیان خواوەندەکەیان هەروا بە ئاسانی بە دیل گیرا، لەبەر ئەوە دەست بەجێ کۆستیان کەوت و لە پەل و پۆ کەوتن، هاتنە سەر ئەو باوەڕەی کە ئیتر هیچ شەڕیان بۆ ناکرێ. ئا بەم چەشنە پێزاروی سەرگورد و چەتون بووە پاشای گەلی ئانکا، ئەو گەلە بێچارەی کە بووە گاڵتەچی و تەفرێنراوی ئەسپانیەکان. هەرچەندە چەند شەڕوشۆڕێکی ناچوستیش یەک لە دوای یەک هەڵگیرسا، بەڵام زۆر بە شکستەیی کۆتاییان پێهات، ئەو ئیمپراتۆریەتەیش،